هاوڕێیان یەک دقا یەک دقە جێم لێ ڕابگرن هەمووتان بۆ پرسینی هەواڵی ئاخەکەتان هاتوونە تێرە سوپاستان دەکەین. بەڕێزان ئاغا زۆر سوپاسی هەمووتان دەکات ئاغا زیندووە. گوێگرن ئاغا زۆر نەخۆشە بریندارە دکتۆر ڕێگای نادە ئێوە ببینێ. دواتر دەرگا بە ڕووتان دەکەینەوە ئەو کاتە ئاغا ببینن. هاوڕێیان دوای ئاگدارتان دەکەینەوە. خۆجان تۆ گەورەی تیاڕەبی. خۆتان خۆش بن خۆ لە گوناحەکانی خۆش بێ ئامین مامۆستا ئەم مەسەرەی لە بینی خۆمانەمێنێتەوە لە ئێمە و لە تۆ زیاتر هیچ کەستی نابێ بزانێت تێگەشتی بەڵێ باش زۆر باش کاتێکی خۆش کاک خەلیل کێشەیەکمان هەیە چی بووە؟ خەڵک دەیەوێ کاک فەرات ببینێ ئەجیدا باوەڕ ناکە کە زیندووە چی بکەین ئێستا؟ دەریان کە با بڕۆن ناڕۆ کاک خەلیل مافەکانی خۆیان دەوێت گەر بەڕاستی بە مردنی ئاغاکەمان بزانن دەست بەسەر هەموو عەرزەکاندا دەگرن ماف مافی چی؟ بێنمەکانە هیچ و پوچانە یەکسەر کۆبوونەوە ها بە نەفرەت بن چ بکەین زەویەکانمان لە دەست دەردێنن هەریەکە و لێم بۆ بە ئاغایەک و داوای زەویم لەکە چەقەڵانە وا دیارە چاوەڕانی مردنی فەرهاد بوون باشە ئێمە چیان پێ بڵێن ئێستاکە؟ کا خەلێ من پیلانێکم هەیە بەر لە ئێستا شتێکی وا ڕوویداوە بڵێ بێنەوە بەردەمەکە فەرا داغایان بۆ زیندوو دەکەینەوە بەڵام بێری ڤاخار ڕای چی دەبێ ئازار ناچێشم کۆرپەکە منیش وەک تۆ تۆ لە چەقی ئازار تێشنی بەڵام بەدەر لە هەموو شتێک ئیتر من ئازار بۆ ناتێژم قەفەزەکەیان کردەوە گیانی ئەو دەرچوو بەڵام من هێشتا لێرەم لێرە وەرن وەرن فەرمونون فەرمو وەر ڕۆژین کاک فەیسەڵ میوانەکانم هێنا لە تورکیا بەسە فەرموو لە ژوورەوە. ئێوە لێرە کار دەکەن تۆ لە ژوورەکە کار دەکەیت خانمیش قاپ قاچاقکەن دەشوات کارکردن شوورەی نییە کارکردن باش باشە کار دەکەین هاچیە لەو کابراباران دەڵێ لێرە کار بکەن ڕۆژین لێرەش دەخەون دەی دەست بەکار بن ئەو شوێنە چییە؟ ئەو شوێنی مانەوەمانە دەی بایشکەین خواردنەکەت هات بەڕێز فەرموو هەرچەندە کە خاوەنیێرە سیرتی دەکرد هیچ بە دڵم نەبوو بەڵام دای خێری پێوە بێت گوێمەێرێ شتی وانە ئەبێ ماوەی لێرە بمینەوە تا هیچ کێشێک دروست نەبێ ئێ ئینشەڵە بۆ سەکوڕا یەکێمان بینێ زۆر بیری کۆرپەکەمان دەکەم با تەلەفۆنێکی بۆ بکەین ئێستا وانش بیری ئەمەیان کردووە منیش بیری کۆرپەکەمانەکەم باران ئەوە چی دەکەن؟ قاب قاچاخەکانم هێن ئێوە هاوسەرگیریتان کردووە نا جارێ نەمان کردووە ئەوە چێڵێ؟ پرسیاری هاوسەرگیری گەر هاوسەرگیریتان نەکردبێ ناتوان لێرە بمێنن جاوە حەقیرە چیانە ئێمە ناموس خۆمان دەپارێزین. من لە یەکتردا مارە دەکەم ئێوە ناسنامەکان پێبدەن ڕژین داوای ناسنامەکانمان دەکات چی لە ناسنامەکانمانەکات من کارەکانتان بۆ دەکەم لە یەکمە مارە دەکات آخر باران بایەک دوو ڕۆژتر چاوەڕێ خێرە ئەو کابرا هیچ نەچوە عقلم بۆ نە بەماریمان بڕێ قودرەت، مژدەیەکم هەیە بۆت. نەکەیت پورێ، من لە مژدەکانت ئەترسم، چونکە هەموو جارێ دوای هەر مژدەیەک هەواڵێکی ناخۆش خۆی حەشارداوە، خۆت ئەزانی. وانییە کوڕم، مژدەیەکی خۆشە، سەرتاپای مژدە خۆشەکانی قودرەتە. ئەتەوێت چی بڵێیت؟ توخوا بە ڕوونی قسە بکە پورێ. کچێکم بۆ دۆزیەوە، یەکێک وەکو ئەوەی باسمان دەکرد. بڵێ لە کۆتاییدا دۆزیتەوە چی بوو دڵخۆش نەبووی؟ با دڵخۆش بووم ڕاستگۆ کابان جوان دەقا و دەقەوەی ئێمە دەمانەوێ باشە بەڵام بێگومان نابێ یەکسەر بڕیار بدەین قسەی پوز مەکە قدرت واز لەمە بێنە بیریشی لێ مەکەوە ئەتەوێت چی بڵێ پورێ زۆر باش دەزانی دەمەوێت چی بڵم بێریڤان سڵاوتان لێبێ سڵاو لە خۆشتان لە کارگەی گەچەکە دێنەوە شتێکمان جێ لێ بۆ قدرات یعنی قسە و قسەڵۆکێک دەیتر بڵێن لە ئەکسەڵۆیان داوە یعنی وا دەڵێن ئاک سۆلۆ فەرهاد. ئێ ئینجا چی بووە؟ نیوەی گوند نشینەکان دەڵێن مردووە نیوەکەی تریش دەڵێن وینیویانە ماڵیان وێران بێ زۆر خێرمان لێ بینین نۆرەی مردووەکانیانە ئەمە چیەتی دڵی خۆش نەبوو ئەمە شتێش دڵ خۆشکەرە واز بێنن ئەبێ بزانی مردووەیان نا کاکە قدرەت تۆ دەست لەم کارە دانیەوە نییە ڕاستیم پێ بڵێ من نیم ئەم کارم هیچ پێ خۆش نەبوو. ئەوەیم کارێک کردو هەری دۆزمەوە ئەبێ پێستی لە لەشی جاکەمەوە گەرم کارە قودرەت کردبێتی بەدەست خۆمەوە ئاژەڵا تۆپێنم ئەبێ ڕەگ و ڕیشەی دەربێنم. خوێنێ خۆم خوێن بەکر. بەڵێ کاک خەلیل. گوێم لێ بگرە بەکر چەند کەسێکی باوەڕ پێکراو لەگەڵ خۆتا ئەبەی. بزانە لەو دەوروبەرە چی هەیە چی نییە، کێ ڕۆشتووە، کێ هاتووە، پیاوەکانی چنارۆغڵو لە کوێن؟ بەسەرچاو. دەیکڕینە دەڕۆین. ئەبێ پێتانی نیشان دەم من کێم. هەمووتان ئەبێ بیبینن. خەلیل؟ تۆ خەریکی چیت؟ بە مردنی فەرهاد ناڕەحەتیت؟ یا دەتەوێت شەڕێکی تازە هەڵگیرسێنیت؟ تۆ هەقت بەم کارە نەبێ خاڵەژن. ئەمە کاری خانەوادەکەمانە. خاڵۆژن خاڵۆژن خاڵۆژن. لەم وشەیە باش بێزار بوومە. ئەوەندە ناڕەحەتی مەکە. لەیاد مەکە ئیتر ئەو هی تۆیە خەلیل. هی من؟ دابونەریت باشترین ڕێگایە بۆ چارەسەری هەموو شتێ. ئەو هیچی بەبەرەوەم هاوە تا ببێ بە هی من پوورێ؟ تۆ خۆت ئەزانی نەزۆکە. وازانی هیچ گۆڕاوە؟ ئیتر چ سوودێکی بۆمان هەیە؟ ئێستا داوای بەشێکیش لە میرات ئەکا. لەوانەشە خۆی بکا بە خانمە ئاغا. بە کەیفی خۆت بکە. ئیتر تۆ پیاوی ئەم خانەوادەیت. ئەوە چی ڕووی داوە لێرە؟ بەخێر بێ وەستا شیار. بەخێر بێت شیار. دەڵێمەوە چی ڕووی داوە؟ هیچ شتێ ڕووی نەیاوە. فەرهاد لە کوێ؟ نەخۆشە خەوتووە. فەرا دەبێ ببینم خەوتووە ناتوانانی ببینیت دەبێ بیبینم تەنها بیبینم وتمان ناتوانانی ببینی تێناگەی تۆ کابرا خۆ بە کەیفی خۆت نییە بیتەوە ئێرە بەوەی تێ بیکەیت بێریبان لە کوێ ئەویش ناتوانانی ببینیت تەواو تەواو جارش نایە بۆێرە ئەوەی پێویست بوو بینی من منیش لێ بەرش کەوتومە ڕۆژین تازە ناتوانم داوای ناسنامەکانیش لێ بکەمەوە چاوەڕێکەین و ئەبینین باران هیچ عقلم کابرایی نەگرت هەمووی بەهۆی ساد و ساکاری تۆوە بوو قسەی وامەکە ڕۆژین ئەرێ دەڵێم گەر لێر تەلفۆن بۆ حسارەکە بکەین چی ڕوودات پێی نازانێ جارێ وەرە دەی بزانین بپرسە لە کوێ بپرسە دەی دایخست لەگەڵ چێ قسە دەکرد تۆیان نەویست کاک فەیسەڵ بەڵام نەیوچێ بوو باران پێ وڵە بزانە چی لە ناسنامەکانمان کردووە کار بە ناسنامەکانمان تەواو بوو بەیانی دەتان دەمەوە بەیانی دەمانداتەوە ڕۆژین پیسکە لەگەڵ بێریڤانیش نەمتوانێت قسە بکەم ئەو شتانی لە نێوان خۆمان باسمان کرد گەر هەمووشی نەبێ بە گوێری پێویست بۆ قدرەتم باس کرد ئەویش پێی دڵخۆش بوو ئەوەی خێری پێوەیە دەوێ گڵشاخان ئیتر کاتی خوازبێنی هاتووە. بەم بۆنەیەوە دێینە سەر دانتان بەم زووانە. چاوەڕێین، ئێمەش ئامادە دەبین. چەند جوان پێ دەکەنی. ئیتر لەمەو دوا تۆ وەکو کچی. ڕاست وا مەکە لە خۆت ئەگەر لە خۆت ئەو لە بڕێ کاچی بڕوویدا ئەوە چی بەسەرمانە هات قەدەر ناتوانانی بەرەنگاری کاری خوا ببینەوە خانم قەدەر بەڕای تو کێم کاری کرد بەکرد هەر ئەوان نین خانم بێگمان کاری ئەم ڕسوانەیە سنارۆخڵۆ لەوانەیە بەکر بم بەسەر گۆڕەکەی بەیانی حاڵم شەر بوو نەمتوانی بچم بەڵام ئێستا دەمەوێ بچم ئێستا باشترە نەچیت خانم دواتر ئەمەوێ بچم دەبووە وا لێ بێت فەرها دەکەم ئیتر لەخۆ هەڵسم کێ ببینم چ دێوەزمەیە گوای لە تۆ کرد کێ فەرهاد کەسیش یارمەتیم نەدات گیانیشم لەسەر دانابێت لە خوێنی تو خۆش نابم هەرگیز لە قدرەت خۆش نابم گیانەکەم لێ خۆش نابم گیانەکەم ئێوە چۆنن؟ ئێمە باشین لە شوێنە کاتەکە کە کاک فەراد ئێمەی نارد ئێرە پێزانی دوانە؟ پێ دەزانم تۆ چۆنیت فەراداغا چۆنا؟ باشین باشین شکر بۆخوا کێشەیەک نییە ئێوە لەوێ ئاسوودەن بێریڤان ئەزانی ئێمە مارا بڕین؟ زۆر بیری تۆشم کردووە زۆرم پێخۆش بگوێمە دەنگ وەک چێ منیش زۆرم پێخۆش بوو گوێم لە دەنگت بوو بێریڤان کۆربەکەم چیەکات؟ خەوتوو ئێستا ئەویش باشە خەمن نەبێ خەمیم نییە خەمیم نییە بەڵام زۆری بیرەکەم ناخی خۆم دەخۆمەوە ڕۆژین ئارام بگرە تۆزێک ئارام بگرە ئێستا ئێرە تۆزێک نالەبارە بێریڤان دەکڕەکەم بۆ بێنە بیهێنە بیهێنە بەڵام گەر دەکرێت هیچ بە کەس مەڵێ منداڵەکە بێنە وەرە ئەوەی لە دەستم بێ هەوڵ ئەدەم بیکەم سپاس بێڤان تۆم خواردنیش لە حەسار زۆرە دە ئەوەندەی و چێشخانەی ئێرە وە گوندەکەی ئێمە نییە لە کانیەوە ڕاستە خۆ ئاویان ڕاکێشاوە کۆگای یەدەکیان هەیە بەڵام نتانم خۆم پشۆمونە نانیش بخۆم بۆ مات بووی شیرم بە فیڕۆ ڕوات باران بیری کۆرپەکە مەکەم بێریڤان زۆر باش ئاگای لێ بێت بەڵام هەر بیر یەکەم فەرهاد گەر لی درابێ یان با بڵێن کوژدابێ بەڕاستی باوەڕ ناکەم کە ئێوە دەستان لەم کارەدا نەبوو بێت لە هەمووی گرنگتر ئەوە نییە کە ئەکسۆلۆ تووشی بەڵای خۆی بوو گرنگ نییە هەرچێ کردبێتی بە مردنی یەکێک هیچ شتێکی دڵخۆشکەر نابینم من چیمان کردبایە پرسەمان دانابا دەکرێ ینی بۆ نا واز بێنن بۆ دوا ڕۆژەمە هەڵگرن داهاتوو ئەکسۆلۆ ناگەڕێنێتەوە قودرەت، ئەمڕۆ چووم لەگەڵ دایکی کچەکە قسەم کرد، پێم گوتن کە بە زووترین کات دێین بۆ خوازبێنی، زۆریان بە لاوە خۆش بوو، بەڵێنم دا. بە ڕای من ئا ئەوەیە هەواڵی خۆش. ئەرێ مادەم ژن ئەهێنم با کچەکەم ببینیبایە، لە چاخی بەردین ئەژین ئێمە بە شەرەفتان. پورێ گوتمان ئەم ئیشە بکە بەڵام واش نا. نابێ لە بەلاش خۆت ماندوو مەکە کە هێنار دەیبینی متمانەت بە من نییە؟ گوێ مەدەرێ بۆ دەتەوێ بیبینی وێنەی دەکێشی؟ یانی بەڕاستی بێ ئەوەی بیبینی ژن دەیەنی کاکە قودرەت سوزانم من بزانە تۆ گوێ لە من بگرە بەو بەژن و باڵا جوانەتەوە خۆتی هەڵمەقورتێنە ئەرێ تۆ شەرم ناکەی لە بەردەمی منەوە ئارەق دەخۆیتەوە ڕاستە بە من چی؟ ئەمە چیە؟ کاکم یەکەشتری لە خەیاڵە؟ یەکێکی تری لە دڵەمە؟ دای نەماوە چەند ڕۆژێکی تر بەڵی لێ نامێنێ بەڵام ئاگاداری بن گەر دیسان ئەمە دووبارە بێتەوە مەترسیدار دەبێت دەرمانەکانی لە کاتی خۆی پێدا سپاس دکتۆر سپاس انشاءالله لەمە و دوا منداڵە لەژێر چاودێری مندا دەبێت بێپرسی من کەس دەستی لێ نادا تێگەیشتی منداڵەکە بە بەڕاست من ئاگاداریە بم چۆن ئاگاداری دەبیت هێزی منداڵبوونیش نییە منداڵەکە بە بەڕاست بێنە خانم گان. ئەم دنیا چۆنە فەراداغا تۆش وەکەر پیاەکی بێمێشک لە بەرچاوی خەڵک باش بوویت بێگومان لەگەڵدا لە هەمان شوێن نیت بەڵام تۆ شەر لەو ناوەیت بەم زوانە میوانی تریشت ئەبێ هیچ خەمن نەبێ هەمووی لە بەرامبەردایە لە بەرامبەردایە کۆرپە خانم، سەرما کارت تێ دەکات. نەخۆش دەبیت. دەی وەرە، وەرە ژوورەوە. تۆزێک نان بخۆ. بەکر، یارمەتیم ئەدەیت؟ باران، گۆشتم لای گۆشت فرۆشەکە داناوە، بڕۆ بیهێنە، دەی خێرا. هیچ نییە هیچ نییە وەرە بزانم وەرە خەرێکی کارەکەت بە ناپیاو ها چیت کرد بەکر هیچت دۆزیەوە کە بۆمان ئاشکرا بکە کەس هەیە شتێکی بینی بێ نەخیر خانم لە زۆر خەڵکمان پرسی کەس هیچی نەدیوە و هیچیش نازانن نهێنێکی زۆر تووندا منیش مێشکم بۆ تێک چووە. تۆ بە مێشکەتەوە بیر لە هیچ شتێ مەکەرەوە. قودرەت لە جیاتی تۆش باش باش بیر لە هەموو شتێ کردۆتەوە. نازانم کاک خەلیل. گومانت هەیە؟ نا کاک خەلیل. منیش مێشکم بەو کارە ناشچێ. پۆلیسیش دەنگیان نییە. ئەو پۆلیسە لە یادە کە هاتە کێڵگەکە بۆ لامان؟ لە یادمە کاک خەلیل. هیچ کەیفم پێ نەهات بۆ کابرایە. هەموو ئاغا هاتوو دەیەوێ کاک فەرهاد ببینێ. ئەوەمان کەم بوو. ئێمەوەی لەسەر مامو کردمان خەل لاغا فەرەداغا ئەبێ بینم ئازارمان گەورەیە فەرەداغا ناتوانێت ئێستا ببینی خۆی لێرە نییە لاشێک چەکە لە کوێە هەرچۆنێک بێ لاشەکە ئێمەیە باشیان خراپ ڕۆژین کچیمە بوو کە چەکەت پەروەردە کردە مە بکردایە حەمە ئاغا لاشێک چەکەتمان فڕێدایە حەسەن کەیفەوە. ئێمە مناڵێکی کورمان پێتان دا خەلیل ئاغا. با ئیتر هەر کەسێ ڕێگای خۆی بگرێ. بەڵێنەکەتان بێننە جێ. زێڕەکە کوا؟ هێشتا شەرم ناکەی باسی بەڵێن ئەکەیت؟ کچەکەی تۆ ئێمەی ڕسوا کرد. ها ئەمانە بگرەوە یاڵڵا دەی لێرە. بۆهاتوە کەوتی ڕاست وامزانی ناگەڕیتەوە زۆر زەحمەتە خانم ئەترسم ئیسڵ هیچمان لێ نایە هیشتێک ماوە بە سەرمان بێ ڕاست ئەڵی پەریە خەوتوە ئینسەڵە خەبەری نابێتەوە تۆ هیچ شتێک نازانیت گەر زۆریشیان لێ کردی هەموو خەتاکە بخەرم لی من خۆ ئاگەی لێتان بێت بۆ کوێ دەڕۆی؟ ماڵێکی هەژار هەیە هەندێ خواردنیان بۆ ئەبم خواردن؟ چاکەش کاتی خۆی هەیە بڕۆدەی. من دەڕۆمە دەرەوە تۆزێ کارم هەیە هەتا ئێوە نانەکەتان دەخۆن من دەگەڕێمەوە ئەو کابرایەوە دیارە ناوێت ناسنامەکانمان باتەوە باران من هیچ باوەڕم بۆ مارە بڕینە نییە پێویستە ئێمە شتێ بکەین چۆن نامانداتەوە تۆ زیاتر ناڕەحەتم مەکە چێکێگەر نەیدایتەوە پۆلیسی لە ئاگادارەکەیتەوە دیسان ئەو کابرایە بوو باران. خەلیل. شتێکی خراپ ڕووی داوە. لە ژوورەکەی فەرهاد ئاغا هەر خەلیل وەڵام ئەیاتەوە. ئەمە یانی چی؟ نازانم. خراپ ئیتر. خراپ. خەلیل! خەلیل! چی بۆ چی ڕوویەوە؟ منداڵەکە ونە. مناڵەکە نییە؟ بێریڤان منداڵەکەی ڕفاند. ئای هەوا ئیشی خۆی کرد ڕۆی. ئۆ. خانمەکەم ئەو تەکسیە ئەو بەر دەتبات ئاگداری خۆت بە کە گەڕایتەوە یەکە سەر تەلەفۆنم بۆ بکە سپاس بەکری سەرکار سپاس بۆ هەموو شتێک شایانی نییە خۆ ئاگدارت بێ سپاس. هەڵناگرن نە بێریڤان هات نە کۆرپەکەم شتێکی خراپ ڕوویداوە ئەبێ درۆیان لەگەڵ کردبم ها ها هێور بەرەوە ڕۆژین هەواڵێکمان هەر پێ دەگات بە نەفرەت بێ ئەو سپڵەیە. چەند دەمێکە مار بەخێو دەکەی مار. هەی بێ ئەقڵینە هەمووتان بە ڕاوەستانەوە خەون چۆن لە دەستان ڕزگارە بێ شێتە بم لە دەستان چی بکەین باران با لێرە بڕۆین ناتوانم چیتر ئۆقرە بگرم باشە باشە بڕین چی بکەین هەردووکمان دەکوژن ڕۆژین ئێمەش مردن نییە ئەمەش مردە ئەوە هاتم بێریڤان گیانەکەم زانە نوشی گیان سپاس بێ. داران ئێستا چی بکەین نازانم وەک شێت بە دوا ماگەڕێن فەرەداخە بۆ نات بەڕاست فەراداغا بۆ نەهات ئەو کاریە بوو نەیتوانی من بەڵێنم دا بوو مناڵەکەم هێنا سپاس بەریڤان ڕۆژین منداڵەکەم دەرە باندێک لە باوەشی بگرم کا بێنە ها بێریڤان گیانەکەم ئەمە چێە میوانی من هاتووە باشە بێپرسی من چۆن میوان دەهێنیتە شوێنی من دەڕێنێمە ناسنامەکانمان دەرەوە ئەم ژنە زۆر جوانە با بۆ من بێ وابزانم ئامانەت هێناوە بیان فرۆشی سێوامەکە سەر خۆش ڕێناکە چی ڕێنا یا ژنم دێ یانیش پۆلیس بانگ دەکەم من دەوڵەمەندم و ئەم ژنم دەوێ قسەی جوان بکە پۆلیس بانگ دەکەم ها ئێستا چێڵێ پۆلیس بانکەکە پۆلیس دەی وەرە تۆ بۆ پۆلیس نی بانکە دەوڵەمەندم نزیکمە بەرەوە دەستیان لێمەدا دەوڵەمەندم دەبێت بەرمدا؟ چەند پارە بەرمدا؟ دەبێت دەتان دەمێ بێنە با بۆ من بێ دەردلی جان تازە وازی لێ نایەنم هەر دەبێ بۆ من بێ وەرە. دەی دەی باڕەکەی کوتاڵەکە جوانە ها لە پاشا دەچیت بەڵام ئەم دم خۆشە زۆر نییە بۆ کچێک کە تا ئێستا ڕوخسارت نەبینی و زەماوەندیش لەگەڵ دەکەیت ئەتەوێت چی بڵێ یانی وەک یەکێک ڕفتار دەکەیت کە لۆتۆ ڕاکێشێ و لە برنەوەی دیارەکەش بێگومان نەبێ خۆ لەوانەیە کاغەزی بەتاڵ بۆ تۆ دەچێت سەیریکە تۆ بۆ نەبوویتە فەیلسوف لەوانەیە زمان درێژەکەت سوودێکی هەبوایە ها؟ وا نەکات قودرات نەک فەیلەسوف لەوانەیە ببوایە شێتی گوندەکەمان باوەڕ ناکەم شێتی گوندەکەشمان ژنێک بێنێ و کە هیچ نەیبینێوێ کێ ئەڵێ ناتوان بیبینم کورە کەس ناتوانێت ژنێکم بۆ بینێ کە نەم دیتبێ بەڕای من منیش دەبێ ببینم بزانم شایستەی خانەوادەمانە یان نەوانە خاڵە ئەم قسێت ڕاستە خوشکەزا ئۆ بەخێر بێ پورە گوڵشە ئەم زلان تاقی بکەمەوە یەکسەر دێم دێیت بۆ کوێ؟ پورێ ئەی ناچی نەخواست بێنی. تۆ بۆت نییە بێیت. چۆن؟ بۆ من نایەم؟ پێت دەڵێم نایەیت. چونکە من کچەکەم دیوە. یانی بۆم نییە بیبینم. کارەکە تەواو بووە. ئامادەکاری زەماوەندیشمان کردووە قودرەت. تەنیا لەبەردا بوو نەریت دەڕۆمە ئەوێ. هاتنی تۆ هیچ پێویست ناکا. بەڵام پورێ. خەلیل، هێلکەکان هاتن. دێ وەرە نانەکەت پێم بخۆ. ناخورێ پورێ خەریکە شێتە بم تێناگەم، چۆن لە دەستمان ڕادەکەن؟ مناڵەکە چۆنە با چۆن ئەوێرێ چۆن وا ئەکا. نا بێریڤانە هەموو شتێکی پێ دەکرێ. دەبوایە بیر لەمە بکەینەوە. پورێ یەک دەقە. کێ یارمەتی یاوە؟ بێگومان یەکێک لە ژوورەوە یارمەتی یاوە. بەخێر بێیتەوە بەکر. حافزە خان، ئیرا زەمەی لە ئورفەوە بۆ هێناوی؟ باز بەکر، وەرە جارێ نان بخۆ. نا خانم، سوپاست دەکەم، من دەڕۆم. بەکر، ڕاستێکەم پێ بڵێ، تۆ یارمەتی بێریڤەنت دا؟ بێریڤانی چی؟ تێناگەم، بێریڤان خان لە کوێیە؟ من لە ئورفەوە دێمەوە کاک خەلیل. بەکر، ڕاست قسە ئەکەی؟ ڕاستە کاک خەلیل. باشە، بڕۆ بزانم. بەکر، ئەمڕۆ دەچینە بازاڕ، تۆش لەگەڵم وەرە. باشە خانم. پورێ، تێنەگەیشتیت؟ هیچ متمانەم نەماوە بەم بەکرە. گوێم لێ بگرە. با بڵێین بەکر یارمەتی بێریڤانی داوە گەر واش بێ خراپ ڕەفتای لەگەڵ مەکە چونکە گەر بەڕاستی وا بێ تاکە کەس کە شوێنی منداڵەکە بزانێ بەکرا نیشانی مەدە کە گومان لێ هەیە ئەم بابەتە داخە بەکر مەبەرە بازار لەگە خۆتەمە متمانەم پێی نییە با لە بەرچاوم بێت با دەستی بۆ ژنی خەڵک نەبربوایە ئەو بێنە وەڵا بەڕاستی بەترسن ئێوە عشیرەت لە ئەژدیهایەکە چێ کە زۆر سەری هەبێ خاڵە گەر یەکێ لە سەرەکانی بێ بچێتە لایەکی تر نابێ بەڵام کە سەرێکی بڕدرا یەکسەر لە شوێنە سەرێکی تر ئەڕێ کە چەندین ساڵ لە ناو ئەژدی هاکە لە چاوەڕوانیدا بوو سەرێکی شێتانە لەوانەیە خەڵک من بە خاین تێبگەن بەڵام هەر بە خەیاڵمانە من هەرچێکم کردێ لە بەرەژدی هاکە کردم هەموو شتێ لەبەر چاوەگرم تەنانەت کوشتنی تۆش گەر منەمەم نەکردایە تۆ ئەژدیهاکە عژیرەتەکە هەمومان لە ناوە برد لە هەمووی باشترەوەی تۆ لێرە پشوو بدەیت وابزانە تۆ چیتە بۆ تاتیلێکی دوور درێژ من لە شوێنی تۆ هەموو شتێکەکەم من نەمەویستم کارە بکەم خاڵە بەڵام تۆم کارت پێکردم گەر بگیرێ وەکو کەروێشک دەمان کوژن بە قورآان واز بێنە کاتیەوە نییە کەسی لێ نییە وەرندەی وەرن ئەوم بگرە بێریڤان بێنە بێنە برسی نییە لێرە شیری پێدەم نا بەزار لێرە بڕۆین وەی جوانم باران بە وەرە دێ ها بیکرا چی بکەین؟ جارێ مە بگرە بێنە چی بکەین؟ ڕۆژین خۆڵەکەی ژێر قاچی هەڵکۆڵە بەردێکی گەورە بێنە و بیخە سەرقاچی باشە باشەواکەم هێواش منداڵەکە یەوێت بێنە بێریڤان منداڵەکە ببینێ منداڵەکەی دەوێ بێنە بێنە منداڵەکە ئەوێ منداڵەکە ئەوێ